کێ ڕۆژ بە ڕووی ئێمەشدا ئەگەشێتەوە خۆیان ناڵی بێتاوان تۆش بوو کەشوشەکەت کە لە بچێ هاوڕەکان پاسەوانەکانن خۆیان کەسی ترم قەدەری نەبێت. بێریڤان میوانت هاتووە دوای پ دقیقا کاتە تەواو دەبێ شیشەکە داما دەکرد بەڵێ کاتێک کە پاسەوانەکە دیارەکان دابەش دەکات چارەی دەکەم. ئاقڵ بن منداڵینە. بێریڤان لێرەین سەروەت خان ڕانجێن بابا کچە وامەکە بابە ئەگەر سزاکە مەتاتا بواە چی دەکرد ئەو کات خۆ نەدەژیام ماچت کەم پورێ بەرغەکەی خۆم کچم بەخێر بێت بێر بەخە خواردما بۆ ئینای خانم بیدرێ ڕاست سبحان الله جا سفرەکەش لێرە دانم بەکرد لێرەیە لەناو زەمبیلە بێگومان پێی دەدەین داوای لێبوردن دەکەم خانم چۆنیت هەموو شتێک زۆر باشە ئینشاالله ها باشم ڕاست باس هەواڵ هەمووی لای ئێوەیە چی هەیە؟ پێویست ناکات خۆت ناڕەحەتکەی کچم کە هاتیتە دەرەوە هەموو شتێک بە خۆت دەیزانیت هەواڵەکان باش نین. چیە؟ چی ڕوویداوە؟ دە پێم بڵێن؟ ڕۆژین تا ئێستا نەهاتۆتە لام لێم تووڕە بووە؟ بۆ هیچ نایەت بۆ لام؟ بۆ ئەوە سیرەکەن؟ بەکر پێم بڵە چی ڕوویداوە؟ دەڵێن حەمەئاغا ڕۆژینی بەڕێ کردووە، بەڵام دیار نییە بۆ کوێ. جێم لەوەش بووە کە. بەسە، هیچی تر مەڵێ. ئەو ڕۆژە تەرمی حافز خانیشمان ناشت. خانەوادەی ئاکسۆلۆ بەردەوام لە هەڵوەرینە. خوا لێی خۆش بێ. ئەی خەلیل؟ ئەی ئەو ئەویش؟ ناڕەحەت نەبی کچم باشترین کارت کرد تاکە هیوامان ئەوەیە لاشەکەی نەدۆزرێتەوە. بە گوێرەی قسەی پارێزەر گەر لاشەی خلیل نەدۆزێتەوە بە یەکێکی ونبوو لە قەڵەم دەدرێت بەو شێوە بەیانی لە دانیشتنی دادگا لاوانەی ئازاد بکرێت بەڵام گەر دۆزرایەوە وە گەوەی تاوانەکەم تەنها ئەوە بێ ئەی قودرەت بەهۆی ئەو سزا نادرێم؟ قودرەت چەنار ئۆغڵۆ هەموومانی حەپەساند بێریڤان خان بەرلاموشتما خانەوادەکەی خۆی چی کردووە؟ تێناگەم قودرەت چۆن کاری ئاوا دەکات خانەوادەی چنار ئۆغلۆی شەرمەزار کرد بوەستە گوڵ شاوە کوێ بۆچی دەچتە ژوورەکەی دەبێ بزانم قودرەت بە تەمای چییە بێریڤان لە ناوەڕاستی زەماوەندەکەی چەکی دەرهێنا و دایە بەر فیشەک ئەویش دەیەوێ سوپاسی بکات و لە مافەکانی پاشەکەس بێتەوە قدرەتی تر لەدەست و بۆ لای ئەو سپڵەیە چوو ئەستەمبۆڵ ئەوە مانجێکە هەواڵی نییە و خوێڕیا دەبینیت ئەویش سزای خۆی وەردەگرێت بێگومان کاری تریشی کردووە و قودرەتە بەر لەوەی ئەو سامان و مڵکانەشمان لەدەست بچێ دەبێ هەموو کاغەز و شتومەکەکان کۆ بکەینەوە بێریڤانە شەیتانە کاقل و هۆشی بردووە چەند ڕۆژە هەواڵی نییە هەرخوا بزانێ لە کوێیە ئەها سیرکە ئەمە بەر لە ناوبرنمان ناوەستێ ناموسیشمان لای خەڵک دەبات خوا عقلێکت پێ بدا قدرێت لەمە زیاتر نازانم چیت پێ بڵم گوڵشاح کا قدرەت ونە ماردین کوون بە کوون لە دوای گەڕام هەموو دۆسیەکان کۆبکەرەوە بیخە باولەکەی ژوورەکەم بە سەرچاو خانم هەر کەسێ ململانێ لەگەڵ خانەوادەی چنار ئۆغڵۆ بکات بەمانەی بیواربوون لە ژیان دێت چارەی تری نییە پەت لە باریچی دەپسێ و تەواو ها ئەوانە هی تۆن ئەمانە هی تۆن بێریڤان دیارە کە دۆستت زۆرە بۆ من هاتووە؟ لێرە لە تۆ زیاتر هیچ بێریڤانیش تر نییە بە ناوی تۆ هێناویانە. ئەی مێردەکەت نەمردبوو چی ئەوانەی بۆ نردووی وەڵا نازانم ئەمانە بۆ من نین هەر لێرەدا بەشیەکەم هامە بۆ باس. هامش باس. ئەوە تۆ خێرمان پێ دەکەی کچێ دوور لە ئێوە ئەوەت لەکوێ هێنا بەسە دەمە داخە وا هەوڵ دەدەی لێرەش خەڵک کۆکەیتەوە و ببیتە ئاغا ژنی ئەم قاوشەش وا دیارە کە حەز لە کێشەیە بڕۆ لە شوێنێکی تر بگەڕێ لە تۆ بەڵایەکی چاکتر هەیە ئەرە تۆ لە مانای مرۆڤاتی تێناگەی لاچن بێریڤان ئاگدار بە دەی پێشم کەوە سەلامەتیە بێریڤان سپاس زینب ئەمە لێت ناکەم تا دانیشن دەی باشە بەڵام بێریڤان دەتوانێت ئەم بەرپرسیارێتە هەڵبگرێ سەروەت ئەی بێریڤان خێزانی فەرهاد نەبوو مەردان ئاغا لە هەموو یاساکانی عشیرە شارەزا بووە من لە بێریڤان باشتر کەس نازام کە ئاغایەتی عشیرەت بکات ئاگار لە زمان بێکە قسە دەکەیت سەروەت ئاوا سوکایەتی بە هەمووان دەکەیت شێموز ڕاست دەکات بێریڤان لە عشیرەتی ئێمە نییە بێگانەیە کەس نەماوە بێ بە ئاغا؟ قەت زانیوتانە ئافرەت ئاغا بێ؟ ئەم بێریڤانە لە گرتووخانەوە چۆن عەشیرەت بەڕێوە دەبات؟ لە دانیشتنی بەیانی دادگا لەوانەیە ئازاد بکرێت. ئاغای عەشیرەت دەبێ یەکێکی شارەزا بێ. دە کەواتە کێتان پێ باشە؟ پێمان بڵێن؟ وەڵڵا بە ڕایم بێ بێریڤان جێی خۆیەتی. منیش ڕایەکەی سەروەتم پێ قبووڵە. بەخوای بێریڤان هەمووتانی کڕیوە. ئەوە چی دەڵێت دایە سێدار کێ کێی کڕیوەتەوە ڕێزی ئێرە دەگرین و دەنگمان نەکرد بەڵام بەڵام ئاواش نا خانەوادەی ئاکسۆیلۆکان بێریڤانیان ناوێت بەسە درێژەی پێمەدەن خەڵک کاروباری خۆی جێشۆ هاتۆتە ئێرە بەو شێوەیە بەر لە یەکتری بگرن هیچ بڕیارێک نادرێت بۆ سنجارێ لە نێوان خۆتان مەبن بە بووک و خەسوو بڕیاری کۆتایی دایە دەیدا گەر ئەو ڕازی نەبێ هیچ بە هیچ ناکرێت لە ڕاستیدا من ئاغایەتی بە مافی خەلیل دەزانم خەلیل ئەو مرد شیموس ئاغا کەس لاشەکەی نەبینیوە تەنها قسەیە یانی گەل لە ژیان دابواە ئەوتان هەڵدەبژارد خەلیل تەنها پیاوکوژێکە جاکێنا لە بختانی پێ نەکراوە وا دیارە لێرە کەس ناتوانێت بڕیاری ڕاست و ڕەوا بدات. ببەخشە مەردان ئاغا، ئیتر ئەم قسانە لە دڵت داگرانن. بەیانی بۆ دوایین جار کۆ دەبینەوە ئەنجامی دادگایی بێریڤانیش لەبەر چاو دەگرین و بەو شێوەی بڕیاری کۆتایی دەدەین و بۆ دای دەنێرین تا بەیانی تۆڵەتان دەسێنرێتەوە شەرمەزاری لەسەر بنەماڵەی چنار ئۆغلۆ نامێنێت. پێویست ناکات تۆ بێت گوڵ شاخان خۆم چارەیەەکەم نەخێر ئیتر متمانەم بە کەس نییە تێدەگەی خۆم دێم و بەچوی خۆم دەبێ بیبینم دێ خێراکە با بڕۆین خێرەوە ئەوە خەریکی زەویەکەی منن؟